الضالین. کە بەرنامە و ڕێبازی ئەوانەیە لە ناز و نیعمەتی خۆت بەهرەوەرت کردوون، نەمانخەیتە سەر ڕێبازی ئەوانەی خەشم و قینیان لێ گیراوە بەهۆی ئەوەوە دەیزانن و لایان داوە، هەروەها نەمانخەیتە سەر ڕێبازی ئەوانەش کە سەرگەردان و گومڕان بەهۆی لاساری و یاخیبوون و نەزانینیانەوە.